پشتیوانی خێزان و ماڵ بوروژێنە، هەندێک کەس یان ئەو هەلەیان نییە کە بە باشی بتناسن یان ئەوەی کە بیر ئەکەنەوە کە لەوانەیە ڕەفتاری تۆ زۆر ڕاستەقینە نەبێ هەر بۆیە ئەو کەسانە سەیری ڕەفتارت ئەکەن لە ناو خێزان و پەیوەندیت لەگەڵ خێزان و بنەماڵەکەت کە بۆچوونێکی زۆریش تەواوە ئەو کەسەی لە ناو خێزانەکەی بەڕێزە دیارە کە لای خۆشی هەر بەڕێزە خێزان پێوەرە بۆ هەڵبژاردنی هاوڕێ یان هاوسەر بەڕاستی پێوەرێکی زۆر باشە ڕێزگرتن لە خێزان پشتیوانی خێزان دابین ئەکات و ئەو پشتیوانی و لایەنگیریە زۆر بەسودە بۆ گەشەکردنی باوەڕ بەخۆ بون. مەبەست لە ڕێزگرتن ڕێزێکی سادە و ئاساییە تۆ ئەبێ لە کاروباری ڕۆژانەتدا جێگەیەک بۆ خێزانەکەت تەرخان بکەیت ڕێز بگرە لەوەی ئەیڵێت تەنانەت ئەگەر لات باشیش نەبێت و یا هەڵەش بێت مشتومڕ مەکە، هاوار مەکە، پێویست ناکات تەنانەت بۆچوونی جیاوازی خۆت دەربڕی. ئەبێ ئەوە بزانی کە هەر کەس یاسای تایبەتی خۆی هەیە، لەو یاسایانە لە خێزانەکەتدا تێبگە و ڕێزیان بۆ دابنێ، بە تایبەت دایک و باوک، ئەبێ ڕێزیان بۆ دابنێی بەبێ هیچ مەرجێک، ئەگەر بۆچوونی جیاوازت هەیە لە کات و شوێنی خۆیدا و بەبێ توڕەی و بە شێوازێکی جوان دەریبڕە، ئەو ڕێزە بێ مەرجەی تۆ بۆ خێزانەکەت پشتیوانی ئەوان لە تۆ سەد بەرامبەر ئەکات. خەڵکی بە وردی ڕەفتاری تۆیان لەگەڵ خێزانەکەت لە ژێر چاودێریدایە. گرنگی ئەدەن بە ڕێزی تۆ. تەنانەت کەمتر گرنگی ئەدەن بە ڕێزی گرتنی دوولایەن. ئەوان ئەیانەوێ بە وردی بزانن کاردانەوەی تۆ لە بەرامبەر بێ ڕێزی ئەواندا چۆنە. پێشتر وتم تەنیا جێگەیەک کە وەڵامی بێ ڕێزی ئەبێ ڕێز بێت خێزانە. بە ڕێزگرتن لە خێزان هەم بەها و شایستەی خۆت پیشان ئەدەیت و هەم ئەبیتە هۆی بەها و شایستەی خێزانەکەت و هەم ڕێزی خەڵکی بۆ خێزانەکەت ئەوروژێنی. گرنگتر لە هەمووی پشتیوانی و لایەنگیری خێزانەکەت بەلای تۆ ڕاکێشاوە، کە ئەو لایەنگیری و گرنگی پێدانە ئەبێتە هۆی بەرزبوونەوەی ئاستی باوەڕبەخۆبوونت و ورەت بەرز ئەکاتەوە. ئەم بەشەش بە کۆتا هات.